لەژێر ناونیشانی جەردی ساڵانەی تەمەن هەموو کەسێک کە قازانج و زەرەری خۆی لە یەک جیا بکاتەوە مانگانە ساڵانە زۆر جار هەفتانە و ڕۆژانە جەرد و حیساباتی گیرفانی و قاسەکەی و کاسەکەی دەکا بزانێ چی پیا کردووە چی زەرەر کردووە چی ماوە تۆ لە کۆگا و لە ماڵەکەیە ئەمە بۆشتە مادیەکان بۆشتە معنەویەکان ئەبێ جەردەکە ورتر بێ بەتایبەتی دەسمایەیەک کە لە هەموو شتێک بە قیمەترە کە عمری ئینسانە کە تەمەنمانە کە چرکەیەکی کە ڕۆشت نایەتەوە و پرسیارمان لێ کرێ لەسەر لەسەری چیمان کرد لە کوێ بووین؟ چیمان خوارد؟ هەمووی پرسیارمان لێ ئەکرێ دەربارەی. جا بزانین ئێمە لە ئاستی پێویستاین دەربارەی تەمەنی خۆمان ئایا نەخشە و بەرنمەیەکمان هەیە بۆ ڕازیکردنی خوا ئەمساڵ زیاتر لەوەی پار باشتر بێ لەوەی پار یان شتێکی ڕۆتینە و وەکو میلی سەعا دەسوڕێتەوە و دەڕوا و شەو دێت و ڕۆژ دێت و دەخەوین و دەخۆین و گۆڕانێک بەسەر ژیانمانە بەسەر هەڵسوکەوتمانە بەسەر مامەڵەمانە بەسەر تەسەوراتمانە نایەت بۆیە ژیانی گشتیش وڵات، حکوومەت، دایرە و دووکان ئەوانیش وەک ڕۆتینێکیان لێ هاتووە. ئەوە بۆ سێ مانگە ڕوا ئەم خەڵکە داماوە پەلی کوتا بۆ هەڵبژاردن. کوا نەتیجەکەی؟ وا لە پشتی کوالیسەوە حساباتی بۆ دەکەن بزانن قازانج لە کوایە کەمترین زەرەر لە کوایە ئەبێ ئەی مسلمان ئەبێ ئاگات لە خۆت بێ بزانی چیت کردووە و بزانی عمرت لە چیا سەرف کردووە چونکە بەخوا سوێن بەخوا لێپرسینەوەکە زۆر وردە هیچ شتێک دەور نابینێ تایە ڕاستی پاکی کردەوە بۆ خوا کارکردن نەبێ هەموو حساباتێکمان بووە بە ئەم ساڵی ڕۆمی و زاینیەی کەوا هەزار و نۆ سەد و دوو هەزار و ئەوانەیە بە هەر بەو ساڵەش حساباتێک بۆ خۆمان و هیچ نەبێ یەک ساڵی تەمەنمان بکەین خوا دەفەرمێ یا ئەیها الذین آمنوا ئیماندارەکان، ئەی ئەو کەسانەی خۆتان بە ئیماندار دەزانن، باوەڕتان هێناوە، اتقوا اللە، ڕێز لە فەرمانی خوا بگرن، شەرم بکەن لە خوا، سنووری خوا مەبەزێنن، ولتنظر نفس ما قدمت لغد، با هەر یەکێک لە ئێوە، نەفس، یەک کەس با هەر یەکێک لە ئێوە سەیر بکا بزانێ ما قدمت لغدین چی پێشی خۆی خستووە بۆ سبەینێ ئەو قیامەتە دوورەی بە سبەینێ ناو بردووە بزانە چیت پێشی خۆت خستووە بۆ سبەینێ کە بە عمل بێ کە ڕوت بێ بڵێ من خاوەنیم کە سەری خەجاڵەتی و شەرمەزاری دا نەخەی لە بەردەمی خوا و مەلایکەتەکانی خوا و پێغەمبەرانی خوا و لە بەردەمی بەشەریەت هەمیسانە فەرمی وەتەقوا الله جارێکی تر ڕێز لە بڕیاری خوا بگرن حساب بۆ خوا بکەن ئەمری جێبەجێ بکەن لە قەدەغەی دوورکەونەوە شەرمی لێ بکەن خۆشتان بوێ گوێڕایەڵی بکەن ان الله خبیر بما تعملون خوای گەورە ئاگای لێ ئێوە چیەکەن و خەریکی چین لە سورەتی انفطار نووسینی کردەوەکانی ئێوە، نووسینی جووڵە و هەڵسوکەوتی ئێوە هەمووی دەنووسن. یەعلەموونە ما تەفعەلوون ئەزانن ئێوە چی ئەکەن. چاویان لێتانە، ئاگایان لێتانە، ئامادەن بۆ تۆمارکردنی هەموو جووڵەیەکتان، هەموو وشەیەکتان، هەموو خواردن و خواردنەوەیەکتان، هەموو خۆشەویستی و ڕقێکتان چی دەکەن؟ خوای گەورە و پەروەردگار وای داناون هەمووی تۆمارەکەن. لە ئایەتێکی تر خوای گەورە بیرمان ئەخاتەوە ئەفەرمێ ئینا کوننا نەستەنسیخ ما کونتم تەعمەلوون ئەی بەشەر ئەی مرۆڤ تۆ چیت دەکرد لەم دنیایە ئێمە ئیستینساخمان ئەکرد لەبەرمان ئەگرتەوە نوسخەی ئەسڵیمان هەڵدەگرت تۆ وازانی ئەوەی کردووتە لەبیر ئەچێ خوا نعوذ باللە ئیهمالی ئەکا وما کان ربک نسیا نا ئەوەی کردومانە لەو دەقیقەی باڵغ بووین هەتا ئەو کاتەی گیانمان دەرەچێ تۆمارەکرێ وێنەیەکی هەڵەگیرێ چەند ناخۆشە بچی بۆ دایرەیە ئیش هەبێ تەعین کەن بەڵام لەوێ فایلێک هەبێ بە خراپە باسی تۆی کردبێ ڕسمی خراپی تۆی تیابێ علااقاتی خراپی تۆی تیابێ چیەڵی چی ئەڵێی بەو کاربەدەستە چی ئەڵێی بەو کەسەی فایلەکەل دەرێنێ ئەڵێ بزانم لاپەڕەکانی ڕەشن یا سپین ئەمە دنیاە بەرتیل دەورە بینێتایە واسیتە دەورە بینێتایە دەسەڵات دەورە بینێتایە گۆڕانی حکوومەت دەورە بینێتایە ئەی چیەکەی لە لای ئەڵڵاه نەشر کراوە. اقرا کتابەکە پێت دەڵێن بیخوێنەرەوە چیت کردووە بیخوێنەرەوە چیت وتووە بیخوێنەرەوە ڕەفیقی کێ بووی بیخوێنەرەوە کەفا بینەفسیکە اليوم عليك حسیبا ئیمڕۆ بەس خۆت بەسی محاسبەی خۆت بکەی شاهید بی بەسەر خۆتەوە لە حەدیثێکە هاتووە ئادەمیزادی لار لە ڕۆژی قیامەت ئاڵێ خوایە خۆ تۆ لە دنیا بە ئێمە وت من زڵم لە کەس ناکەم خوا فەرمێ من زڵم لە کەس ناکەم ولا يظلم ربك احدا ئەم عەبداڵێ خوایە من شایەتم قبول نییە غەیری خۆم تەبعەن لە دنیا خۆت بۆ شایەتی خۆت ناشێی باوکت کوڕت برات ژنەکەت ئەمانە بۆ شایەتی تۆ ناشێن لەوێ ئەڵێ هەر خۆم نەبێ کەسم قبول نییە شایەتیم لێسەر بدا خوا فەرمی قەیچێکە باوات جا فیختم على فمیه مۆرە درێ لە دەم و زمانی ئیتر ئەم کونە داخرێ ناتوانێ لێرەوە قسە بکا وتشهد عليهم ألسنتهم جلودهم پێست قسەیەکە وأيديهم دەست وأرجلهم پێ ئەمانەیەنە زمان قساکەن ئەڵێ خوایە ئەم عەبدە قاچەکە ئەڵێ ئەو ڕۆژە بردمی بۆ فڵانە شوێن دەستەکە ئەڵێ ئەو ڕۆژە ئەوەی پێگرتم گوێکە ئەڵێ ئەوەی پێ بیستم چاوەکە ئەڵێ ئەوەی پێ بینیم عەورەتەکە ئەڵێ ئەوەی پێ کردم ئەویش ئەڵێ ماڵتان کاول بێ بۆ شایەتیم لەسەر دەن خۆ من دیفاع لە ئێوە ئەکەم قالوا أنتقنا الله الذي أنطق كل شيء ئەڵێ جا خۆ بەدەستی خۆمان نیاتونێتە قسە ئەو خوای لە دنیا ئەم پارچە گۆستەی گۆشتەی ناودەمی دانا بۆ قسە بکە ئێستا پێست قسەکە ئێستا پێ قسەکە دەست قسەکە ئێستا با بزانین لە یەکی یەکی دوو هەزار و هەژدە تا ئەگەر ماین سێ ڕۆژی تر یەکی یەکی دوو هەزار و نۆزدە لە ماوەی سێ سەد و شەست و پێنج ڕۆژە چیت کردووە بیرت ماوە یەکی یەک بیسی یەک یانزەی دوو بیست و سێی بیست و یەکی سێ چوار پێنج شەش هەتاوەکو ئەگاتۆ یەکی یەکی تازە بە ڕۆژ لە کوێ بووی ئەی بە شەو کێ ڕەفیق بوو چیت خوارد سەیری چی و کرد مۆبایلەکە چی تیا بوو کەناڵی تەلەڤزیۆنەکەتان چی تیا لێدرا لە شاییەکە چیت کرد لە تەعزیەکە چیت کرد لە مقەڕ و بارەگای حیزب چیت کرد لە سەنتەرەکە چیت کرد لە نێرگە لە خانە و مەشروب خانەکە چیت کرد لە سەنتەری مەساج چیت کرد معزەرەتم هەیە ئەوەی ڕێکەوێتە شوێنی لەشفرۆشی و تیاترۆخانەکە چی کرد هەمووی دیارە بابینە ئەم لاوە لە مزگەوت چیت کرد لە ڕەمەزان لە شەونێش لە بەخشینی بێدەنگ لە دەستێنان بەسەری مناڵێکی بێ باوکە لە ڕێخستنی بینی دوو دڵ لە ئاوەدانکردنەوەی ماڵێکی سارد بە دەبەیە نەوت لە دامەزراندنی کوڕ و کچێک بە زەواجی حەڵاڵ، لە دەستگرتنی گەنجێکی سەرلێشێواو و ئافرەتێک هێنانەوەی بۆ ناو دایرەی دینەکە و خۆپاراستنی لە حەرام. چەند خەتمی قورئانت کرد؟ چەند سڵاواتت دا؟ چەند لا ئیلاهە ئیلا اللەت کرد؟ چەند ئەستەغفیرڵڵات کرد؟ لە دەوامی دایرەکەتا چەند دەقیقە و بەزایەدا چەند ئیشی باشت کرد چەند دڵسۆزانە کردت ئەو ئاژەڵانەی کە هاتە غەدری لێ نەکردن حەقی خۆیانی پێدا باخ و دووکانەکەت حرام و تێکەڵ نەکرد لەسەر ورد و درشتی. ئێ لەباتی ئەوەی گاز بگری لە هەردوو دەستوی لەو ڕۆژە لەباتێوێ بڵێی یا لەیتەنی یا وەیلەتا خوایە گیان ارجعونی بمگێڕەرەوە ئێ لە ئیساوە تۆبە بکە ئێ لە ئیساوە بڕیار بە بەڕێزێک تەلەفۆنی بۆ کردم وتی مامە ساوتم بەڵێ وتی شەوی سەری ساڵ بچین بۆ سلێمانی قەیناکا وتم بۆچی ئەچی وتی هەڵوا وەڵای بۆ سەرکات بەسەر بردن وتم یعنی تۆ لە شارێکی ترەوە ئەڕۆی بۆ سلێمانی بۆ ناو ئەو جەنجاڵە بۆ ناو ئەو بازاڕی فەساد و گوناحە بازاڕێک تێکەڵیەک شەڕ لەگەڵ خواکە لەگەڵ مەلایکەتی خوا ئەکا لەگەڵ قیەم و ئەخلاقی ئەکا لەگەڵ ئینسانیەتی ئەکا لەگەڵ شەرەفی ئەکا تۆ ئەڕۆی بۆ ئەوێ واللهی مامۆستا نیازی خراپمان نیە حەر ئەڕۆین دووسێ گەنجین ئەڕۆین بۆ خۆمان کات بەسەرەبین ناوتم ئەگەر لە گوێی مامۆساکەی نەڕۆی نەدۆڕێی نەفەوتێی خەڵک تەڵەی ناوەتەوە بۆ گەنجەکانمان سەری ساڵی چی و جەژنی چی و شتی چی هەمووی تەڵەیە هەمووی ئەڵغامە مەگەر کاگوشیار بزانە چ جۆرە ئەڵغامێکە دانراوە بۆ ئەم گەنجە نەگبەتە بۆ ئەم میلەتە بێ خاوەنە بۆی بەرباتر بێ بێسەروبەرتر بێ لەو لایشەوە گلەیی لە بەختی خۆمانەکەین تون و تیژی ئەکرێ بەرامبەر بە ئینسان بە تایبەتی ئافرەت و مناڵ ئێ لالۆ تۆ بزانە چ بازاڕێکی گەرم کردووە تۆ بزانە تەلەفزیۆنەکە و چی تیا لێ ئەدرێ تۆ بزانە ئینتەرنێتەکە و چی بڵاوەکاتەوە تۆ بزانە بازاڕەکانی کوردستان هاوەن و مەدفەعی تیا فرۆشرێ یا تیا نافرۆشرێ ئێ تۆ بە تەمای وڵات بێ بە شامی شەریف تۆ بە تەمای کابرا کە لە خوا ناترسێ ڕێز لە ژنەکەی هەگرێ ژنێک لە خوا ناترسێ ڕێز لە مێردەکەی هەگرێ مناڵێ لە خوا نەترسێ ڕێز لە باوکو دایکەکەی هەگرێ ئەوە سەرەنجامی ئەو بێسەروبەریەیە کەوا ڕیکلامی بۆ ئەکرێ بۆیە من داوا ئەکەم لە هەموو یەکێ بە تایبەتی گەنجەکان کوڕوکچەکان لەخوا بترسن لەخوا بترسن لاپەڕەی تەمەنتان بە خراپ پڕ مەکەنەوە ڕەشی مەکەنەوە ئێوەیش لە ماڵەکانتانە سەیری شتی قەڵب و قۆڕ مەکەن، سەیری شتی ناشیرین و پیس مەکەن، دوایی مناڵەکان لاسایی ئەکەنەوە. بۆچی خەڵک کوشتن و خەڵک سووتاندن و ئەوانە خۆ هەڵواسین و خۆ سووتاندن و خەڵک کوشتن و ئەمە لە کوێوە پەیا بوو؟ تەلەفزیۆنە فەنی پیشانی ئەدا. پەتەکە ئەهێنێ چۆن ئەڕوا مێزەکە ئاوا ئاوا و سیرنامەکەی بڵاو ئەکات و زەلامێکیش لەو لا کێشەیەکی هەیە لەگەڵ دایک و لەگەڵ باوکی ئەڕوا لاسایی ئەوە ئەکات بۆیە دەخیلتان بم وریا بن با با خەجاڵەتیمان بەسەر نەیە حاسبو ئەنفوسەکم قبل ئەن تحاسبو پێش ئەوەی خوا و مەلایکەتی خوا محاسبە بکەن خۆت لێرە محاسبەی خۆت بکە مەفەوتێ مەدۆڕێ کردەوەکانت بکێشە پێش ئەوەی بۆت کێشن بەڕێزان خۆتان پارێزن لە تێکەڵی و لە خەڵوەت خۆتان پارێزن لە عەرەق و شەراب خواردنەوە خۆتان پارێزن لە زینا و دایەن پیسی خۆتان پارێزن لە لاساییکردنەوەی دوژمنانی خوا و مرۆڤایەتی پابەند بن بەو ئیسلامەی خوا فەرموویە وەڕەضیت لەکم الاسلام دینا ڕازی بووم ئیسلام دین و بەرنامەتان بێ واللهی غەیرە دین ڕازی نابن لێمان هەتا ئەو ژەهرەی ئەوان دایان ناوە نەیخۆینەوە تاو ئاوەی ئەوان ڕژاندویانە جوان پێی تێ نەخەین دوایژە ڕازی نابن لێمان هیچمان نەما. باوکان و دایکان بە عاقڵانە بە بێ توندوتیژی دڵی مناڵەکانتان خۆش بکەن، ماڵەکانیان بۆ بکەن بە بەهەشت، ماڵ مەکەن بە دۆزەخ، با ڕانەکەن. گەنجەکان عومری خۆتان بە زایە مەدەن. رسول اللە دەفەرموێ، لە ڕۆژی قیامەتا یەکێ لەو تاقمانەی لە ژێر سێبەری خوادان شاب نشأ فی عبادە اللە گەنجێکە لە ئەوەڵی عومریەوە لە عبادەتی خوا تێبگاو گەورەبێ و نەشونما بکا. یەعنی ئەملاولای نەکردبێ هەوڵبە تۆ یەکێک بی لەو حەو کۆمەڵە لەژێر سێبەری عەرشی خوا بی لەوە زیاتر وەختان ناگرم لەبەر ئەو باران و تەڕوتوشیە داواکەم لە ڕب العالمین خوا لە گوناهی هەموو لایەکمان خۆش بێ عاقبەتمان خێر بکە نەخۆشەکانمان شیفا بدا ئیسلاحی حاڵی میلەتمان بکە وڵاتمان بخاتە سەر باری خێر و خۆشی ئاژاوە و فیتنە لە ناومانانەیەڵێ